پێغەمبەرمان دەفەرمێ علیه الصلاة والسلام والذی نفسی بیدی لو لم تذنبوا لذهب الله بكم بكم ولجاء بقوم يذنبون فيستغفرون فيغفر لهم دەفەرمێ سوێن بە پەروەردگار سوێن بەوەی کەوا نفسی منی بەدەستە ئەگەر ئێوە تاوان نەکەن پەروەردگار ئێوە لا دەبەم قومێکی تر دێ تاوان دەکەن داوا لێ خۆشبوون لە پەروەردگار دەکەن پەروەردگاریش لێیان خۆش دەبێت کەواتە ئێمە تاوان دەکەین، بەڵام وخیر الخطائین التوابون، بەڵام باشترینی هەڵەکاران ئەوانەن کە تەوبە دەکەن، بەزەیی پەروەردگار لەو مانگەدا زۆر زیاترە، با تەوبە بکەین و بگەڕێینەوە بۆ لای خوای پەروەردگار، وتوبوا الی اللە جمیعا ایها المومنون لعلکم تفلحون، بەوەی سەرفرازی دونیا و قیامەت بین با هەموومان تەوبە بکەین بەیەکەوە بگەڕێینەوە بۆ لای خوای پەروەردگار، تەوبەکردن، تاوان ڕەش دەکاتەوە وە فائیدەیەکی گەورەش ان اللە یحب التوابین خوای پەروەردگار خۆشی دەوێی تەمەشای ئەو دوو ڕێڕەوە بکە ڕێڕەوێک لە تاوان دەی خوا ڕقی لێی بەس بە تەوبەکردن دێ ڕێڕەوێک کە پەروەردگار خۆشی دەوێی وە لە تاوانەکانیشت خۆش دەبێ وە هیدایەتیشی دەدا زیاتر پەرستن بۆ خوای پەروەردگار بکەی